هەر حەقیقەتێک ڕوبەڕووبان دەبێتەوە بە هێندەی هەڵسوکەوتمان بەرامبەری بەها و گرنگی نییە چونکە ئەمەی دوایین سەرکەوتن یاخود فەشەلمان دیاری دەکات نۆرمان فێنسێن بێڵ بەڕێوبەرێکی بیناکردن لە فەڕەنسا چووە لای ئەو کرێکارانەی سەرقاڵی بیناکردنی بینایەکی گەورە بوون لە کرێکارەکان نزیک بۆ و لەیەکێکیانی پرسی چی دەکەی کرێکارەکە وەڵامی دایەوە بەم ئامێرە سادەیە بەردە پتەوەکان دەشکێنم بەو جۆرەی سەرۆکارەکەم پێیگوتم ڕێز و ڕێک و پێچیان دەکەم لەم گەرمە پڕوچێنەدا ئارەقێکی زۆر دەکەمەوە ئەمەش کارێکی زۆر ماندووکارە و تووشی ناڕحەتێکی زۆری کردووم لە سەرپای ژیانمدا بەڕێوبەرەکە ئەو کرێکارەی بەجێهێشت و چۆ لای یەکێکی دیکەوە و هەمان پرسیاری لێکرد کرێکاری دووەم وەڵامەکەی وەها بوو ئەم بەردانە پارتە دەکەم بە جۆرێک بتوانرێ بەکار بهێنرێ پاشان بەپی نەخشەی ئەندازیاری تەلارسازیەکە بەردەکان کۆ دەکرێنەوە ئەمەش کارێکی زۆر زەحمەتە هەندێک جار تووشی وەڕزبوون دەبم بەڵام هەرچۆن بێ بژێوی ژیانی خۆم و هاوسەرەکەم و منداڵەکانی پێ دابین دەکەم ئەمە بەلامەوە باشترە لەوەی کە بێکار بم بڕێوبەری بیناکردن چووە تەنیشت کرێکاری سێمە و دیسان لەو بارەیەوە پرسی کە چی دەکات کرێکارەکە لەگەڵ ئاماژەکردنی بۆ سەرەوە گوتی نابینی باڵەخانەی هەور بڕوینا دەکەم لەم وڵامانەوە دەبینین هەرسێ کرێکارەکە لەگەڵ ئەوەش کە هەمان کار دەکەن کەچی ڕوانینیان بەرامبەر کارەکەیان تەواو جیاوازە کێڵمنستون کە یەکێکە لە ئابووری ناسا ئەمریکیەکان گوتوێتی هەندێک جار جیاوازی سادە و هەندێکی گەورە لە نێوان خەڵکدا هەن جیاوازیە سادەکان تێڕوانینیانە بۆ شتەکان جیاوازیە گەورەکانیش سەلبی بوون و ئیجابی بوونی تێڕوانینەکانیانە هەنووکە بە هەندێک پرسیارت لێ بکەم ئایا خەڵک پێیان خۆشە لە دەورت بن ئایا بەو ڕادەیە متمانەت بە خەڵک هەیە کە پێت خۆشە ئەوان متمانیان پێت هەبێت ئایا بە خێرایی حکم بەسەر خەڵکانی دیکەدا دەکەی ئایا بەرپرسیاری هەڵەکانت لە ئەستۆ دەگری یاخود لۆمەی کەسانی دیکە دەکەیت ئایا توانای زەردەخەنت هەیە بە سانایی؟ ئایا توانای گاڵتەکردن و قبولکردنت هەیە؟ وەڵامەکانت بۆ ئەم پرسیارانە تێڕوانینت بۆ شتەکان دیاری دەکەن بەڵام ئایا پێناسەی تێڕوانین بۆ شتەکان چییە سەرچاوەکەی کامەیە ئایا دەکرێت جۆری تێڕوانینەکان بگۆڕدرێن بۆ وڵامدانەوەی پرسیاری یەکەم بەپی ڕای دکتۆر ڕیچارد هێلمستەر دانەری کتێبی چارەسەر لە ڕێگەی گفتوگۆکردن لەگەڵ خۆت تێڕوانین بۆ شتەکان بریتییە لەو دیدگایەی پێی دەڕوانیتە ژیان بریتە لە شێوازی بیرکردنەوە و هەڵسوکەوت و هەستکردن ڕاهێنەرەکەم لە یاری تۆپی سەرمێزدا هەمیشە پێی دەگوتم ژیانت دروست وەک تێڕوانینت بۆ شتەکان دەمێنێتەوە ئەگەر تێڕوانینت بۆ پاڵەوانێتی لاواز بوو دەبیتە پاڵەوانێکی لاواز ئەگەر ڕوانینێکی بەهێزت هەڵبژارد ئەوە دەبیتە پاڵەوانێکی بەهێز لە واقعیشدا ئەوەی ئەو پێی گوتم ڕاست و دروست دەرچوو تێڕوانینم بەهێز بوو بۆ ساڵانێک پارێزگاریم لە پاڵەوانیتی میسر کرد ئەگەر مێژووی زۆربەی ئەو کەسانە بخوێنینەوە کە سەرکەوتنی مەزنیان لە ژیاندا بەدەستێناوە دەبینیت خاڵی هاوبەشی نێوانیان تێڕوانینیانە بۆ شتەکان کە زۆر نایابانە بووە هەرگیز تەرکیزیان لەسەر بێوەری نەبووە بەڵکو لەسەر سەرکەوتن بووە هێندەی بۆ چارەکان گەڕاون نەگەڕاون بە دوای هۆکاردا یەکێک لەوانەی دەیانکەمە نمونەی باڵای خۆم پێی گوتم تێڕوانینی ئیجابیانەت بۆ شتەکان پەساپۆرتی گوزەرکردنتە ڕۆ و داهاتوێکی باشتر ئەمە مەبەز نییە ڕێگای ژیانە بەڵێ تەماشاکردن و تێڕوانین بۆ شتەکان لەو پەڕی گرنگیدایە هەر ئەوە ئەو جیاوازیە دەبێتە هۆی ڕۆشنکردنی ئامانجەکان کلیلی کامەرانە ڕەچەتەی نهێنی پشت سەرکەوتنی پێشەوا و مەزنەکانە گاندی گوتوویەتی تاکە شتێک کە کەسێک و کەسێکی دیکە لە یەکتر جیا دەکاتەوە تێڕوانینی دروستیانە بۆ شتەکان ئەگەر لەبارەی تێڕوانینمانەوە بۆ شتەکان دواین بەپێی ڕای دکتۆر جیمس ماکۆنیل دانەری کتێبی تێگەیشتن لە ڕفتاری مرۆڤ تێڕوانینمان بۆ شتەکان لە بیر و باوڕەکانمانەوە سەرچاوە دەگرن ئەگەر لەم وتەیە ورد ببینەوە تێدەگەی کە قەنەعەتت بە کارەکەت هەبوو تێڕوانینت بەرامبەری چۆن دەبێت ئەگەر پێچوانەکەی ڕاست بوو تێڕوانینت دەبێتە چی؟ ڕوانینمان بەرامبەر شتەکان لە بنەڕەتدا ئاکامی بیر و باوڕەکانمانن ئەمەش ناچارمان دەکات وەڵامی پرسیاری سێم بدەینەوە ئایا دەکرێت تێڕوانینمان بەرامبەر شتەکان بگۆڕێ وەڵام بەڵەیە وەک دینی سواتلی دانەری کتێبی سایکۆلۆژیای بردنەوە گوتوێتی تێڕوانینت بەرامبەر شتەکان لە هەڵبژاردنی خۆتە تۆ دەتوانی بڕیار بدەی خاندەیەک بکەیت دەکرێت تۆ بڕیار بدەیت سوپاسی خەڵک بکەیت دەکرێت تۆ بڕیاری بەخشین و یارمەتیدانی ئەوانی دیکە بدەیت دەتوانی تۆ زیاتر تێگەیشت و لێبوردەبی هەروەهایە تێڕوانین بۆ شتەکان هەڵبژاردن کاریە ئەم هەڵبژاردنەش من و تۆ پێی هەڵدەستی تواناشمان هەیە بیان گۆڕین بەڵام تەنها ئەو کاتەی بڕیار دەدەین خۆمان لە دەسەڵاتی خود ئازاد بکەین ئەلبێرت ئەنیشتین گوتوێتی بەهای ڕاستەقینەی مرۆڤ بە ڕاددەی ئازادبوونی لە دەسەڵاتی خودی خۆی دیاری دەکرێت ماریان ویلیامسۆن دانەری کتێبی هێزی مرۆڤ گوتوویەتی گەورەترین هۆکاری گۆڕینی جیهان تواناییمانە لە گۆڕینی تێڕوانینمان بەرامبەری بۆ ئەوەی تێڕوانینێکی دروستمان هەبێ بۆ شتەکان پێویستە خۆمان لەم پێنج مەسەلە سەلبیە دوور بخینەوە یەکەم لۆمەکردن زۆر جار لە خەڵکی دەبیستین لە جێگای کارەکانیاندا لۆمە دەکەن دەبیسم کەسانێک لۆمەی باوکانیان یان سەرۆکارەکانیان دەکەن تەنانەت قەدەر و بێشانسیش لە لۆمەی ئەو کەسانە سەلامەت نەبوون هەندێک کەس بۆ پاساوهێنانەوەی هەستیان لۆمەکەیان دەخەنە سەربارودۆخی کەشوهەوە بەداخەوە کە لۆمەکردنی کەسانی دیکە هەڵسوکەوت لە قاڵب دەدا و ڕێگر دەبێت لە بەردەم بەکارهێنانی توانا ڕاستەقینەکانت من وەک خۆم هەمیشە لۆمەی کەسانی جگە لە خۆم دەکرد لۆمەی باوکم دەکرد کە لە منداڵیمدا دڵڕق و تونلوتیش بووە بەرامبرم کە تێنە دەگەیشتم لەوانەکان لۆمەی مامۆستاکانم دەکرد کە هاوڕێکانم پەیوەندیان پێوەە دەکردم لۆمەم دەکردن سەرۆکارەکەم لۆمە دەکرد کە لە کارەکەمدا هانم نادا لۆمەی هاوسەرەکەمم دەکرد لەسەر هەموو ئەو هەڵانەی لە ژیانمدا ڕویان دەدا لۆمەی منداڵەکانم دەکرد لەوەی لە نیوەشەودا بێزاریان دەکردم لەسەر و هەموو ئەمانەشەوە لۆمەی ئەو بەخت و شانسەم دەکرد کە خستبوومیە نێو ئەم گێژاوەوە ڕۆژێکیان لە کاتێکدا شفێری ئۆتۆمبیلم دەکرد و گوێم لە کاسێتێکی دەنگی یەکێک لەوانە بێژە جیهانیەکان دەگرت کە لەبارەی هوەری وابەستە بوونەوە بوو ڕستەیەک سەرنجی ڕاکێشان کە دەڵێ کاتێک لۆمەی خەڵکان و بارودۆخ و هەڵوێستەکان دەکەی ئەوە بۆ پستکردن و بەزاندنت هێزیان دەدەیتێ پێویستە واز لە لۆمەکردنی کەسانی دیکە بهێنیت و خۆت بەرپرسیارەتی ژیانی خۆت لە ئاستۆ بگری ئەم دەستەواژەیە بۆ من بەجێی ئاگەکاریەک بوو لەو حاڵەتە بە ئاگای هێنامەوە کە تێیدا بووم لەو ساتەوە دەستم بە گەڕان کرد بە دوای ئەو ڕێگایانەدا کە دەتوانم بە هۆیانەوە بارودۆخی ژیانمی پێ باشتر بکەم لە بری لۆمەکردنی خۆم و کەسانی دیکە تۆش بە هەمان شێوە دەتوانانی ئەم شێوازە بەکاربێنی و بەوەش دەتوانین زیاتر لە سروشتی ڕاستەقینی خۆمان نزیک بینەوە چونکە ئەگەر لۆمەکارێکی باش بی ئەوە لەو بارەدا دەمێنیتەوە و دەبیتە لۆمەکارێکی نایە لەم دۆخ و شێوازە دەست هەڵبگرن دەبێت تەسلیمی شتەکان بیت و بە دوای ئەو ڕێگایانەدا ئاوداڵبی کە دەتوانی لە ڕێیانەوە دۆخی ژیانت باشتر بکەیت دوایی سەرسام دەبیت لەو ڕادەیە لە خۆشی و لە ئارامی دەرونیەی کە تێیدا دەبیت دوم بەراورد ئێمە ئاسایی ئارەزوی بەراوردی خۆمان دەکەین بە کەسانی دیکە هەمیشەش لەو بەراوردانەدا دەدۆڕین چونکە بەراوردەکە لەو شتانە دەدەبن کە ئێمە نیمان و لای ئەوانی تر هەن ئەگەر بۆ نمونە ئۆتۆمبیلێکی بچووکم هەبێ دەڕوانم بۆ خاوەن ئۆتۆمبیلە گەورەکان و بەهۆی ئەوە کە ئۆتۆمبیلەکەم لەو ئاستەدا نییە هەز بەە ئارامی دەکەم بەراوردکاری لە بەرژەوەندیمان نییە چونکە ئاسایی بەراوردکاریەکە لەو شتانەدایە کە ئێمە نیمان و کەسانی تر پتر لە ئێمەدا تێدا سەرکەوتون بێگومان لەو بەراوردەدا دەدۆڕین و هەست بە ناڕەحەتی و نائارامی و بێزاری دەکەین ئەگەر هەر بەراورد دەکەیت بیکە بەڵام بەراوردەکەت با لە نێوان حاڵەتی ئێستات و ئەو حاڵەتە دابێت کە پێ دەچێت لە داهاتوو دەپی بگەیت پێویستە لەبارەی ئەو ڕێگایانەوە لە خۆت بپرسی کە دەتوانی لە ڕێیانەوە دۆخی ژیانت باشتر بکەیت پێویستە تەرکیزت لەسەر توانە کەسیەکانت و گەشە پێدانیان بێت بیرت بێت هەموو کەسێک لەوانی تر جیاوازە بەلایەنی کەمەوە ئەگەر لە تەنیا خاڵێکیشدا بێ بۆیە لە بری بەراورد دەست پێ بکە و هەوڵی باشترکردنی بارودۆخی ژیانت بدە سێم ژیان لەگەڵ ڕابردوو تۆ ئەگەر لەگەڵ ڕابردوو دەژیت ژیانی ئێستا و داهاتووشت هەر بەو شێوەیە دەمێنێتەوە ژیان لەگەڵ ڕابردوو هۆیەکە بۆ فەشەلهێنان لەگەڵ ئەوەش کە ڕابردوو بۆ هەتا هەتایە کۆتایی هاتووە دەتوانین تەنها لێوەی فێربین و لەو زانیاریانەی بەدەستمان هێناون و ئەو وانانەی بەسەرماندا تێپەڕیون کەڵک وەربگرین ئەمەش بە مەبەستی باشترکردنی دۆخی ژیانمان جۆن گریندەر کە یەکێکە لە دامەزرێنەرانی بەرنامە ڕێژی زمانیانەی دەماری گوتوێتی هەرگیز ڕابردوو یەکسان نابێ بەداهاتوو ئەمەش حقیقەتە گرنگ ئەوەیە هێزی ئازادکردنی ڕابردوو تەبێت و بتوانیت لە ئێستادا بژیت بە هەموو ماناکانیەوە چوارم ڕەخنە ناتوانم ئەو ماوەیە لەبیر بکەم کە تێیدا بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانەکان بوو پێویست بوو لە کۆبوونەوەی ساڵانەدا ئامادە بم هەمیشە دڵە ڕاوچێم لەو کۆبوونەوانە هەبوو چونکە سەرۆکارەکەم خۆی هەمیشەی لۆمەکردن و ڕەخنەگرتن بوو لە هەمووان لە هەر شت و لە هەموو شتێکدا ئەم کۆبوونەوانەش بریتی بوون لە دێوەزمەیەکی ئازاربەخش بۆ من و هاوکارەکانیش پێشەوەی ڕخنا ئارەستەی هەر کەسێک بکەیت پێویستە ساتێک بۆ سیت و بیر بکەیتەوە پێدەچێ ڕخنەکەت لە نێوان تۆ و ئەوانی دیکەدا هەستی سەلبی ئاڵوگۆڕ دروست بکات بەر لەوەی ڕخنە ئاراستەی هەر کەسێک بکەیت پێویستە هەناسەیەک وەربگریت و دە ژمارە بە پێچەوانە بژمێریت لە دەوە بۆ یەک ئەمەش بۆ ڕزگارکردنی هەر ڕاڕاییەک پاشان پێویستە بیر لە سێ تایبەتمەندی ئیجابی ئەو کەسە بکەیتەوە و سەرنجت لە جیاتی خاڵە لاوازەکانی بخیتە سەر خاڵە جوان و بەهێزەکانی نەرمونیان و ڕووخۆش بە لە مامەڵەکردنیدا هاوڕێکم کە خاوەن کۆمپانیایەکی تایبەتە بە بەرنمەکانی کۆمپیوتەر پێی گوتم ئەو بیردۆزەی سێ بۆ یەک لە کارەکانیدا بەکاردەهێنێت کە لەبارەیەوە لێم پرسی ئەو گوتی هەر جارێک ڕخنا لە کەسێک دەگری سێ جار ستایشی بکە هۆراز دەڵێت ئەوەی نەرمونیان و ڕووخۆش مامەڵە لەگەڵ خەڵکیدا بکات زیاتر پێش دەکەوێت پێنجەم دیاردەی من یەکێک لە کۆمپانیەکانی تەلەفۆن لە نیویۆرک لێکۆڵینەوەیەکی ئەنجامدا بۆ زانینی زۆرترین وشەی بەکارهاتوو لە گفتوگۆ تەلەفۆنیەکاندا لێکۆڵینەوەکە گەیشتە و ئاکامە کە لە 5هزار گفتوگۆدا 1990 گفتوگۆ لەوانە چەندین جار وشەی منی تێدا بەکارهێنراوە وەک من وەک خۆم من خۆم خۆم لە ڕاستیدا و هەتا دوایی جارێک ئەکتەری کۆمیدی کارۆل برند لە کاتێکدا کە لەگەڵ هاوڕەیەکیدا بۆ ماوەیەکی درێژ خەریکی قسەکردن بوو لەبارەی خۆیەوە لە پڕ وەستا و تەمەشایەکی کاتژمێرەکەی کرد و بە خانمە هاوڕێکەی گوت زۆر داوای لێبوردن دەکەم من ماوەیەکی درێژە هەر لەبارەی خۆمەوە دەدوێن با ئێستا لەبارەی تۆوە بدوێن تۆ ڕات چییە لە هەمبەر من ئەگەر دەتەوێت کەسانی دیکە گاڵتت پێ بکەن و واز لە گفتوگۆ لەگەڵ کردنت بێنن بە بەردەوامی هەر لەبارەی خۆتەوە بدوێ هەمیشە لە یادت بێت هەموو کەسێک دەنگێکی هەیە لە ناخیدا دەڵێت من گرنگترین مرۆڤم لە جیهاندا بە نسبت خۆمەوە پندێکی کۆن هەیە دەڵێ لەبارەی خۆتەوە بۆ خەڵک بدوێ گوێت بۆ دەگرن لەبارەی خۆیانەوە بدوێ خۆشیان دەوێت لەبەر ئەوە پێویستە بەکارهێنانی وشەی من کەم بکەیتەوە و بەخشندەش بە لە بەکارهێنانی وشەی تۆدا هەنووکە ئەم بنەمایەت دەدەمێ کە یارمەتی دەدات بۆ دروستی تێڕوانینت لەسەر شتەکان یەکەم زەردەخەنە بکە وتارێک لە گۆڤاری سەرکەوتنی ئەمریکادا بڵاو بۆتەوە تێیدا باز لە پەیوەندی منداڵان دەکات بە زەردەخەنەوە لەو وتارەدا هاتووە ڕۆژانە منداڵان 400 جار زەردەخەنە دەکەن و پێدەکەنن ئەگەر بەراوردیان بکەین لەگەڵ گەورەکاندا گەورەکان لە ڕۆژێکدا تەنها چواردە جار خەندە لەسەر لێوانیان دەبینرێ ئیدی بەراوردی ئەم جیاوازیە زۆرە بکە ئەمە وەک ئەوەیە کە خەڵک لەگەڵ بەرەوپێشچوونی تەمەنیاندا خەندەیان لەبیر بچێتەوە ڕوخساری مرۆڤ هەشتا ماسولکەی هەیە کە زاردەخەنەیەک دەکەین تەنها چواردە ماسولکەیان بەکاردهێنین ئەمە کاریگەری لەسەر شێوای ڕوخسار نابێت بەڵام لە کاتی ڕووکرش بوون و مۆنکردندا نزیکەی هەموو ماسولکەکانی ڕوخسار بەکاردەهێنرێت ئەمەش دەبێتە ژاکان و چرچلۆج بوونی دەموچاو ئایا ئاسان زاردەخەنە دەکەی ئایا خەندەی زۆر دەکەی لەبارەی چاپێکەوتنێکی تەلەفزیۆنیەوە کە یەکێک لە کەناڵە کەنەدیەکان لەگەڵمدا ئەنجامی دابوو پرسیارم لە هاوڕەیەکم کرد ئەو گوتی چاوپێکەوتنەکە زۆر باش بووە داوام لێ کرد خۆشدوویی واتە مجاملم لەگەڵ نەکات و ڕاشکاوانە ڕای خۆمم پێ بڵێ دیسان دووپاتی کردەوە کە چاوپێکەوتنەکە باش بووە دوای ئەوە کە جەختم کردەوە وەڵامێکی دروستی وردم بداتەوە تەماشایەکی کردن و گوتی ڕوخسارت بۆ چاوپێکەوتنی رادیۆی باش و گونجاوە بۆچی قەز دەردەخەنە ناکەی پێی گوتم پێویستە بۆ جارێکی دیکە ڕوخسارت ئاگادار بکەیتەوە کە زاردەخەنەی پێوە دیار نییە جددیەتێکی زۆر لەسەر ڕوخساری هەندێک لەو کەسانە دەردەکەوێت کە ئەو پندەیان لەسەر دەچەسپێ کە دەڵێ دووری لێیان سوود و قازانج و دەستکەوتە مارک توین نووسری بەناوبانگی ئەمریکی گوتوێتی هەندێک کەس بە ئامادەبوونیان لە جێگایەکدا ئەو جێگەیە دەڕازێنەوە هەندێکی دیکە بە بەجێهێشتنی ئەو جێگەیە جێگەکە دەڕازێنەوە با لێت بپرسم ئەگەر لە هەڵبژاردن لە دەست خۆت دابوو بۆ لەگەڵدابوونی کەسێک کە ئارزوی دڵکاریی لێبڕاوانە دەکات یاخود لەگەڵ کەسێکی دیکە کە ئارزوی بۆ سوعبەت و گاڵتەکردن بە شێوەیەکی هاوسەنگە لەگەڵدابوونی کامیان هەڵدەبژێری زەردەخەنە وەک تەقینەوەیەک زۆر بە ئاسانی و بەبێ ئەوەی هیچ تەکلیفێکمان لەسەر بکەوێ بۆ ئەوانی دیکە دەگوێزرێتەوە سوودەکانیشی گەلێک زۆرن بەڕادەیەک پزیشکانی یەکێک لە نەخۆشخانە گشتیەکان لە ویلایەتی کالیفۆرنیا پراکتیزیان کردووە چارەسەریان بۆ هەندێک لە نەخۆشەکان بە بەکارهێنانی کاریگەری پێکەنین بووە فیلمە گالتەجاڕی و نمایشە کۆمیدیەکەیان لەو بەندانن کە پزیشکەکان ئامۆژگاری نەخۆشیەکانیانی پێدەکەن و ئاکامەکانیش سەرسوڕهێنەر بوون ئێمەرسۆن گوتوێتی کاتێک کەسێکی کامەران دەچێتە ژوورێکەوە وەک ئەوەیە مۆمێک گلۆپێکی دیکە هەڵبکرێت ئەگەر وێنەی خەندەیەکی جوانە لەسەر ڕوخسارت کێشە ئاکامەکەی تەنها وەڵامی خەڵکی نییە بۆت بەرامبەر خەندەکەت بەڵکو تۆ خۆشەویست هەست بە کامەرانی دەکەیت لە کتێبەکەیدا بنەمای دڵخۆشی دکتۆر بۆڵ بیرسۆن گوتویەتی ئێمە شەش هەستمان هەیە ئەوانیش بینین بیستن بەرکەوتن چەشتن بۆنکردن و ئێسک سوچی پندێک هەیە دەڵێ زەردەخەنا بۆ یەکتر بکەن زەردەخەنە بۆ هاوسەرەکەت بکە بۆ خێزانەکەت زەردەخەنە بۆ منداڵەکانت بکە گرنگ نییە ئەو زەردەخەنەیە بۆ چێ دەکەیت زەردەخەنە پەرە بە خۆشەویستی نێوانتان دەدا خی گەورە ڕاست و جوانی فەرمووە کە پێغەمبەری ئاگدار کردوتەوە ولو كنت فظا غليظ القلب لم فضوا من حولك پێغەمبەر درودی خی لەسەر بێ دەفەرمێ تەبەسمێک فی وەجهی ئەخیک سەدەقە دوم بە ناوی خۆیان لەگەڵ خەڵکی بدوێ ناوە تایبەتیەکانمان جوانترین دەنگ و سەدایەکن کە دەکرێن گوێەکانمان بیان بیستن کاتێک ناوی کەسێک دێنیت تەنها بایەخ پێدانی ئەو ڕناکێشیت بەڵکو دڵخۆشیشی دەکات گەر چاوت بە کەسێک کەوت یان لەگەڵ کەسێک دوایت باش ئاگادار بە کە ناوی بهێنیت ئەگەر لە ناوەکەی دڵنیانە بووی جارێکی دیکە پرسیار بکەرەوە چەند جارێک ناوەکەی دووپات بکەرەوە ئەو هێزەی بەدەست دێنێت سەرسوڕهێن زۆر سەرسوڕهێن دەبێت کاتێک ناوی کەسانی دیکە لەبیر دەبێ و دەیان ڕیت و بەکاریان دێنی سێم گوێ بگرە و دەرفەتی قسەکردنیش بە ئەوانی دیکە بدە دانایەکی چینی دەڵێ خی گەورە دوو گوێ و یەک دەمی پێداوین تاکو زۆر ببیسین و کەمتر بدوین کەسێک کە قسەی بۆ کردیت پێویستە بە سرنجەوە بێدەنگ بیت و گوێی بۆ بگری ئەمەش تەنیا بە مەبەست تێگەیشتن نییە بەڵکو ئەم جێگرتنە وەڵامدانەوە و لەگەڵدابوونێکی نایاب لە نێوان تۆ ئەودا دەخڵقێنی کاتێک بەڕێوبەری گشتی میوانخانەیەک بووم یەکێک لە پسپۆڕە گەورەکانی ئەم بوارە پێی گوتم ئێستا بووە بەڕێوبەری گشتی و دەرفەتی زۆرترت هەیە تاکو زۆر ببیستیت و کەمتر بدوێیت تۆنی ئەلیساندرا لە کتێبی هێزی بزوێنەری گوێگرتنی کارادا نووسیوێتی پێش ئەوەی بدوێم ئەو زانیاریانە دەزانم کە هەمن کاتێک گوێ دەگرم ئەو زانیاریانم دەست دەکەوێت کە لای تۆ هەن ڕێسایەک هەیە بۆ کامەران بوون و زمان پاراوبوونت ئەویش ئەوەیە فێربیت چۆن گوێ دەگری ئەگەر کەسێک قسەی بۆ کردی ئەم پلانە سادەیە بەکاربێنە گوێ بگرە و وتەکانی پێمە بڕە بە بایەخ پێدانەوە گوێ بگرە چەند پرسیارێکی ئاراستە بکە چوارەم بەرپرسیاری هەموو هەڵەکانت لە ئەستۆ بگرە ئەگەر بەرپرسیاری شیتەڵ بکەین بەواتای توانای وەڵامدانەوە دێت واتە توانای وەڵامدانەوە لە پێناو بەرە و پێشچوونت تۆ بەرپرسیاری لە ئەستۆ دەگریت و تواناو لێهاتویەکانت بەکاردێنیت چونکە بە هەموو پێوەرێک سەرکەوتن پێویستی بەوە هەیە بەرپرسیارەتی لە ئەستۆ بگری بە کورتی یەکێک لە خەسەت و خاڵە هاوبەشەکانی سرجەم مرۆڤە سەرکەوتوەکان توانایانە لە لە ئەستۆگرتنی بەرپرسیارەتیدا چیرۆکێکی نایب لەبارەی لە ئەستۆگرتنی بەرپرسیاریەوە هەیە پوختەکەی بەم شێوەیە پاشایەک پرس و لێکۆڵینەوەی لەگەڵ سێ کەسدا دەکرد کە بە تاوانی دزی تۆمەتبار بوون کاتێک لەبارەی دزیکردنەوەکەوە پرسیار لە یەکەمیان کرا گوتی خاوەنشکۆ من دزیم نەکردووە من دز نیم پۆلیس بە هەڵە منیان گرتووە کە پرسیار لە دووەم کرا گوتی قەت لە نیەتمدا نەبووە دزی بکەم باوکم هانیدام بۆ دزی گەورم من بێتاوانم پاشا هەمان پرسیاری لە تاوانباری سێم کرد ئەو وڵامی دایەوە پاشا مندان بە دزیەکەم دادنێم هەموو بەرپرسیارەتێکیش لە ئەستۆ دەگرم بەڵام ناچار بووم ئەو کارە بکەم چونکە دایکم زۆر نەخۆشە و هیچ سامانێکیشم نییە بۆ چارەسەرکردنی بۆیە چارەیەکی ترم لە بەردەمدا نەبوو من دەزانم دەبێ ئەو کارە نەکەم من دانی پێدا دەنێم هەر بڕیارێکی ئێوەش لە سرم دەیدەن قبولمە چەند خولەکێکی کەم پاشا بیری کردەوە و فەرمانی بە پاسەوانەکاندا کە تاوانباری یەکەم و دووەم بۆ ماوەی شەش مانگ بند بکرێن و لێبوردنیش بۆ تاوانباری سێم دەرکرێ پێویستە لە ئەستۆگرتنی بەرپرسیاری لای خۆت کامل بکەیت و ئەنجامەکان لە بەرچاو نەگری پێنجەم خۆشدوانی مجاملەی خەڵک فەیلەسوفی ئەمریکی مارک توین گوتوێتی من دەتوانم بە کاریگەری مجاملەیەکی جوان و ناسکەوە دوو مانگ بژیم هەروازانەی دەروونزانی نوێ دکتۆر ولیام جیمس گوتوێتی قوڵترین بنەما لە مرۆڤدا تامەزرۆیی و پەرۆشیەتی بۆ ڕێزی کەسانی دیکە بۆی هەمومان ئارەزووی ڕێز لێ جیرانمان دەکەین لەلایەن کەسانی دیکەوە لەبەر ئەوە بەخشندە بە لە پیا هەڵدان وستایش هەموو دەرفەتێکی شیاو بۆ مجاملەی ئەوانی دیکە لەم شێرە نزیک مەبەرەوە بەڵام خۆی لە نووسراوی سەر تابلۆکە جێر کرد و دەستی بردە نێو قەفەزەکەەوە و یەکسەر شێرەکە بازیدا وەختە بوو دەستی لوش بدە بۆ چاکبختی برینەکەی نشتەرگەریەکی سادەی دەستی ویست لەگەڵ هەموو ئەمەدا کابراکە بەلایەوە سیر بوو لە ناخی خۆیدا دەیگوت بۆچی شێرەکە هێرشی بۆ کردم خۆ من پیاوێکی باشم و تەناویستم گەمەیەکی لەگەڵ بکەم باوەڕ ناکەم بە ئەنقەز ویستێتی ئازارم بدا ئەوە لی دەبورم لی دەبورم ڕووداوەکەیم لەبیر کرد دوای تێپەڕبوونی دوو هەفتە هەمان کەس جارێکی تێرچۆوە بۆ هەمان باخچەی ئاژەڵان و بۆ لای قەفەزی شێرەکە ڕۆیشت و دیسانەوە دەستی بردە ناو قەفەزەکەەوە ئەم جاریان شێرەکە دەستی کابراکەی بە تەواوی هەڵلوشی خواردی دەست بەجێ پیاوەکە گوێزرایەوە بۆ نەخۆشخانە و هەر بە معجیزە ژیانی ڕزگار کرا لە دوای شەش مانگ بۆ جاری سێم چۆوە بۆ باخچەی ئاژەڵانەکە و لە بەردەم قەفەزی شێرەکەدا وەستا و پێی گوت من دەزانم تۆ مەبەستت ئازاردانم نەبوو ئەوە لێت بورام بەڵام ئەم جارەیان لە بیری ناکەم بێگومان دەتوانی لە هەر کەسێک ببووری و ڕابردوو هەستە عاتفیە سەلبیە هاوڕێکانی لە یاد بکەیت بەڵام هەر لە هەمان کاتدا پێویستە ئەو وانانەی لێت هەڵێنجاون لە بیر نەکەیت تاکو بتانی بەرەنگاری هەڵوێستە وێکچوو و هاوشێوەکان ببیتەوە و بە شێوازێکی نوێ هەڵسوکەوت و مامەڵی لەگەڵدا بکەیت هەنووکە ئەمە پلانتە تاکو تێڕوانینت بۆ شتەکان ڕاست و دروست بێ یەکەم بەیانی لە خەو هەستە و دڵت خۆش بێت خۆر لە هەندێک کەس هەڵدێت و دەڵێ دنیا دنیا بەیانیت باش لە کاتێکدا هەندەکەی تر دەڵێن ئەمە چییە بۆچی هێندە بە خێرایی جارێکی دیکە ڕۆژ بوویەوە ئاگاداری بیرە سلبیەکانت بە کە لەوانەیە هەر لە بەیانیدا بەبیر دابێن چونکە پێ دەچێ ئەو بیرە سلبیانە تەواوی ئەو ڕۆژت بە هەستی سلبی بەرنامە ڕێژ بکەن سەرنج لە سەرشتە ئیجابیەکان بێ و بە تێڕوانینێکی دروست لە هەمبەر شتەکان دەست بە ژیانی ئەو ڕۆژت بکەرەوە دوو زەردەخەنەیەکی سەرنجڕاکێش هەمیشە لەسەر ڕوخسارت بێت تەنانەت ئەگەر هەستت بە ئارەزووی زەردەخەنەش نەکرد هەر زەردەخەنەیەک بکە چونکە نائاگاهی ئەقلی ناوەچی ناتوانێت جیاوازی لە نێوان شتی ڕاستەقینە و ناڕاستەقینەدا بکە لەبەر ئەوە باشتر وهایە بڕیار بدەیت بە هەمیشەیی خەندەت لەسەر لێو بێ سێ تۆ دەست پێشخەری سڵاو و سەلامکردن بە فرموودەیەکی پیرۆز هەیە دەفەرمێ وخيرهما الذي يبدأ بالسلام چاوەڕێی بەرامبەر مەکە تۆ دەست پێشخەر بە چوارەم گوێگرێکی باش بە بزانە هەموو کاتێک ئەم کارە ئاسان نییە پێدەچێ پێویستت بە زەمانێک کە بێت تاکو لەسەری ڕادەی لە ئێستاوە دەست پێ بکە قسە بە کەس مەبڕە بایەخدانت بۆ وتەکانی بەرامبەر دەربخە و گوێگرێکی باش بە پێنج لەگەڵ خەڵک بە ناوەکانیان بدوێ لەو بڕواایەدام جوانترین شتێک گوێەکانمان دەیبیستین ناوەکانمانن بۆیە بە ناوەکانیان لەگەڵ خەڵک بدوێ شەشەم مامەڵەت لەگەڵ هەموو مرۆڤێکدا جۆرێک بێ کە گرنگترین کەسە لە بووندا تەنها تۆنی کە لە ئاکامی ئەمەدا هەست بە کامەرانی دەکەیت بەڵکو ژمارەیەکی زۆر هاوڕێت دەبن کە هەمان هەستت لەگەڵدا ئاڵوگۆڕ دەکەن هەفتم بە خۆشدوویی مجاملە دەست پێ بکە ڕۆژانە بەلایەنی کەمەوە مجاملەی سێ کەس بکە هەشتم بەروار و مێژووی لەدایکبوونی کەسانی دەوروبەرت لە لای خۆت تۆمار بکە بە تۆمارکردنی بەروار و مێژووی لەدایکبوونی کەسانی دەوروبەرت دەتوانی کارێکی چاوەڕوان نەکراو مفاجەیەک یان بۆ دروست بکەیت کە خۆشی بخاتە دڵیانەوە بەوەی پەیوەندیان پێوە بکەیت یاخود کارتی پیرۆزباییان بۆ بنێری ئومێدی تەندروستی باش و ئاسوودەییان بۆ بخوازی نۆیەم کارێکی چاوەڕوان نەکراو بۆ هاوبەشی ژیانت ئامادە بکە دەکرێت جارجار دیارگیی سادە یاخود چەپشێ گوڵ پێشکەش بکەیت لەوانەیە بتانی کارێ بکەی ببێتە هۆی بەدەستێنانی بەدڵاچوونی لایەنی بەرامبەر پاشان دەبینیت جیاوازیەکی گەورە لە پەیوەندی ئیجابیانەی نێوانتاندا بەرپا دەبێت دەیەم خۆشەویستانت بە سنگەوە بنێ فەرجینا ساتیر پسپۆر لە چارەسەری گرفتە خێزانیەکاندا دەڵێ ئێمە ڕۆژانە پێویستمان بە چوار لە ئامێزگرتنی پڕ لە خۆشەویستی هەیە بۆ مانەوە و هەشت بۆ باشکردنی قەوارەی خێزان و دوانزەش بۆ گەشەکردن لە ئەمڕۆوە ڕۆژانە بە دوای ئەمەدا بڕۆ دوایی لە هێزی کاریگەری ئاکامەکان سەرسام دەبی یازدە هۆکار بە بۆ زەردەخەنەی کەسێک لە هەر ڕۆژێکدا سپاسنامەیەک بنێرە بۆ دکتۆرەکەت یان دکتۆری ددانەکەت یاخود پسپۆڕی چاکەرەوەی ئۆتمبیلەکەت دوازدە بەردەوام ببەخشە جارێک یەکێک لە شفێرانی ئۆتۆبیسەکانی نەفەر هەڵگر لە دیفنری ئەمریکا تەماشای ڕوخساری نەفەرەکانی کرد لەپڕ ئۆتۆبیسەکەی وەستاند و دابەزی پارچەند خولەکێک گەڕایە و پاکەتێک شیرینی پێبوو بە هەر نەفرێک پارچەیەک شیرینیدا کە ڕۆژنامەیەک چاپێکەوتنێکی سەبارەت بەم جۆرە بەخشینەی لەگەڵ سازدا کە نائاسایی دیارە ئەو گوتی من ئەو کارم بۆ ڕاکێشانی سەرنجی ڕۆژنامەکان نەبوو بەڵکو لەو ڕۆژەدا خەمۆچیم لەسەر ڕوخساری نەفەرەکان بینین بڕیارمدا کارێک بکەم تا دڵخۆش بن من لە کاتی بەخشیندا هەز بە کامەرانی و ئاسوودەجی دەکەم ئەوەی کردم کارێکی سادە بوو لە بوارەدا بۆیە بە هەمیشەیی بەخشندەوە سێزدە لە خۆت و کەسانی دیکەش ببوورە خودی سەلبی نێو مرۆڤە کە تووڕە دەبێ و تۆڵە دەکاتەوە و سزا دەدا لە کاتێکدا کە سروشتی ڕاستەقینەی مرۆڤ بێگەردی و لە خۆبردووی و پاکوڕوونی و لێبوردەییە لەگەڵ ئەوانی دیکە چواردە هەمیشە وشەی بە یارمەتیت و وشەی سوپاس بەکاربێنە ئەم وشە سادانە ئاکامی سەرنجڕاکێش دەخەنەوە شوێن ئەوە بکەوە و هەر خۆت دەیبینیت هەر دەبێت بیشی زانی تێڕوانینت لە هەمبەر شتەکان لە هەڵبژاردننی خۆتن تۆ خۆت ئەو هەڵبژاردن کاریە بکە تاکو دید و ڕوانینێکی ڕاست و درستت بۆ هەموو شتەکان هەبێ لە ئەمڕۆ مامەڵە لەگەڵ خەڵکیدا بەو شێوەیە بکە پێت خۆشە ئەوان مامەڵت پێ بکەن لە ئەمڕۆوە زاردەخەنە بۆ کەسانی دیکە بکە وەک ئەوەی حەز دەکەی زاردەخەنەت بۆ بکەن لە ئەمڕۆ بە کەسانی دیکە هەڵبدە و وەسف بکە وەک ئەوەی ئارەزوو دەکەی ئەوان وەسف بکەن لە ئەمڕۆوە گوێ بۆ بەرامبەرەکانت وەک ئەوە بگرە کە دەتەوێت گوێت بۆ بگرن لە ئەمڕۆوە یارمەتی خەڵکان بدە وەک ئەوەی پێت خۆشە یارمەتی بدەن بەم ڕێگەیە دەگەیتە بەرزترین ئاستی سەرکەوتن لە ڕێگەی کامەرانی و ئاسوودەیی بێ سنوورتدا دەبی هەمی شەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆ تا ساتە وەختی ژیانتە بە باوەڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی